بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على قائد المرسلين نبينا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى يوم الدين ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب خوای پەروەردگار بۆ خاتی گەورەی ناوە جوانەکانی خۆی تاعەت و عیبادەتمان بە فیڕۆ نەدا بۆ خاتی ئیسم و عەزەمی خۆی اللهم آمین خوشک و برایانی بەڕێز و خۆشەویستم بەردەوامی لەسەر نیشانە گەورەکانی قیامەت لە دەرزی دوێنێ شەودا گەشتینە سەر باسی کۆتایی لە باسکردنی یەجوج و مەجوج ئەو دوو مەخلوقەی کە باسمان کرد کە خوای پەروەردگار لە قورئاندا ئیشارەیان پێدا و پاشان پێغەمبەری خۆشەویستمان صلی اللە علیە و سلم لە چەند فەرموودەیەکدا باسیان ئەکات و هەموویمان بە درێژی ئیشارە پێدا و دوای ئەوەش بۆچوونی عولەمایانمان ڕەحمەتی خوایان لەبێ خستە ڕوو بۆ ئەو بابەتە لە دەرزی ئەم شەویشدا خوای پەروەردگار یارمەتیمان بدا دێنە سەر هاتنی دەسەڵاتدارێک بە ناوی قەحتانی کە ئەمەش یەکێکی ترە لە نیشانەکانی قیامەت برایانی خۆشەویستم لە ئاخر زەماندا کاتێک کە دنیا بەرەو تێکچوون و کۆتایی ئەڕوا پیاوێک لە ناو قەحتانیەکاندا پەیدا ئەبێ کە دەسەڵاتدارێکی بەتوانا ئەبێت و خەڵکی ملی بۆ کەچ ئەکەن و لە ژێر ساییدا کۆ بنەوە برایانی بەڕێز و خۆشەویستم خوشکانی مادارم مەبەستیش لە قەحتان عەرەبەکانی وڵات وڵاتی یەمەنە کە بەڕاچەڕەکی ڕەسەنی عەرب ناسراون قیامەت هەڵناسێ هەتا پیاوێ لە قەحتان دەر ئەچێ ئەفەرمێ بە گۆپاڵەکەی خەڵکی ئەداتە پێش خۆی ئەم کابرایە کە بەڕاستی ئاماژەیە بۆی کەوا خەڵک چۆن تەشبیه نەبێ برانی خۆشەویستم شوانێک مەڕوماڵات هەداتە پێش خۆی ئەفەرمێ ئەویش بە هەمان شێواکات وە خەڵکیش گوێڕایەڵی ئەکەن و ملکەچی بۆ ئەکەن ئیمامی قورتبیە فەرمەیە سوق الناس بعصا ئەوە ئەگەیەنێ کە خەڵکی لە سەردەمی ئەودا ڕێک و ڕاست ئەبن، واتە لارییان تێدا نییە و لە دەوریشیا کۆ ئەبنەوە. و مەبەستیش بە عەسا ئەفەرمێ خودی گۆچانەکەی واتە گۆپاڵەکەی دەستی نییە کە بەدەستیەوەیەتی، بەڵکو ئاماژەیە بۆی کە خەڵکی گوێڕایەڵی ئەکەن ئەویش دەسەڵاتی ئەبێ بەسەریاندا، هەرچەندە لە لای تریشەوە بەڵگەشە لەسەر ئەوەی کە ڕەقی و توندیشیان لەگەڵا بەکار ئەهێنێ هەروەها نەعیمی کوڕی حەماجی لە ئیبن عەباسەوە گێڕێتەوە ڕەزا و ڕەحمەتی خۆیان لەوێ کە فەرموێتی وەڕەجل من قەحتان کلهم صالح پیاوێکیش لە قەحتان دەسەڵات ئەگرێتە دەست ئەوانە هەموویان پیاو چاکن ئەفەرمێ ئەمە هەرچەندە لە هیچ فەرمودێکی سەحیدا کات و سەردەمی دەسەڵاتدارەتی ئەم پیاوە دیاری نەکراوە برانی خۆشەویستن بەڵام بەشێک لە زانایان ڕەحمەتی خۆیان لەوێ پێیان وایە کە لە دوای وەفاتی ئیمامی مەهدی لە سەردەمی ئیسادا سەلامی خوای لێ پەیدا ئەبێ هەروەکو ابن حەجار لە فەتح بایدا لە فەرمودەیەک لە ابن حەبادەوە نەقلی کردووە کە قەیسی کوڕی جابل سەدەفی لە باپیرە بەرزیەکاتەوە پێغەمەری خۆشەویستمان صلی الله علیه وسلم کە فەرموێتی لە پاش ئەویشە فەرمێ قەحتانی دێ سوێند بەوی کە منی بە حەق ناردووە قیامەت لەو تێناپەڕێ پەنا بە خوای گەورە پاشان ئیبن حەجەر لە نەعیمی کوڕی حەمادە و نەقلی ئەکات کە ئەرتاتی کوڕی منذر کە یەکێ لە تابعەکانی خەڵکی شامە فەرمێ هەواڵم پێ گەشتووە کە مەهدی چل ساڵ ئەژی پاشان لەسەر جێگە ئەمرێ واتە وەفاتەکە لەسەر جێگە پاشان ئەفەرم پیاوێ لە قەحتان دێت و هەردوو گوێی سمراو و کون کراوە لەسەر ڕێوشوێنی مەهدی حوکم ئەکات بیست ساڵ ئەمێنێتەوە پاشان بە کوشتن ئەمرێ پاشان ئیبنی حەجەر ئەفەرمێ هەرچەندە فەرموودەکە بەرز کراوەتەوە پێغەمبەر صلی الله علیه و سلم بەڵام سەنەدەکەی ضعیفە ئەفەرمێ کەواتە ئاگادار بین ان شاء الله ئەفەرمێ شەو و ڕۆژ کۆتاییان نایەت هەتا پیاوێ لە موالی ئەبێتە خاوەن موڵک و دەسەڵات پێی ئەوترێ جهجاه موالیش برایانی خۆشەویستم خوشکان ئیماندارم کاتی خۆی بەو کەسانە ئەوتا کە لە ڕەچەڵەکدا عەرەب نەبوون لە قەومەکانی ترن وتمان قەحتانی ڕەسەنی عەرەب بوون بەڵام جهجاه لە ژێر دەسەڵاتی عەرەبدا ببوونە موسڵمان و لێرەدا جەهجایش ناو نییە بەڵکو سیفەتێکە بە کەسێک گەوتێک کە دەنگی گڕ بێت و دەنگی بەرز بێت و زۆریش هاوار بکات لە ناو خەڵکدا دەنگی دیار بێت ئەمە هەرچەند دەندێ لە زاناکە و کیماوی قورتوی پیان وایە کە جەهجاه و قەحتانی هەردووکیان یەک کەس بن بەڵام لە فەرمودەکاندا ئاشکرا دەرەکەوێت کە دوو کەسی جیان چونکە قەحتانی پیاوێکی عەرەبە بەڵام جەهجا عەرەب نییە بەڵکو پیاکە لەو موالیانەی کە لەژێر دەسەڵاتی عەرەبەکاندا مسلمان ببوون ئەوەی کامێ لێرەدا ئیشارەی پێ بدەم خوشک برانی بەڕێز و خۆشەویستم کەمە کۆتایی بە باسی قەحتانی شاد لەگەڵ جەهجادا کە یەک لە نیشانەکانی قیامەت ئەوەیە کەوا بران یازیز و خۆشەویستم خوشکانی مادارم هەتا وەکو دەرزی دوێنێ کاتە کە باسی یەجوج و مەجوجمان کرد هەتا دەرزی دوێنێ توانیمان لە ڕێی فەرمودەکانی پێغەمبەری خۆشەوی سەڵ الله عليه وسلم دانە بە دانە تەرتیبیان بۆ دابنێین وەکو چۆن باسمان کرد چونکە وتمان ئەو سەحابە بەڕێزەی کە فەرمودەکەی گێڕاوەتەوە کە حوزەیفەی کوڕی ئوسەیدی غەفاری ڕەحمەتی خوای لێبێ دوو جار فەرمودەکە گێڕێتەوە لە دەمی ئەم سەحابە بەڕێزەڵە هەردوو جارەکە تەرتیبیان ناپارێزی هەر جارە و بەشێکیان نەخاتە پێش یانی پێش و پاش لە دە نیشانە گەورەکاکە کە پیامبەر صلی علیه فەرمێ باسی چی یەکە نەفەر باسی قیامەت ئەو دە نیشانە گەوری کە لە دەرزەکانی یەکەم دەرزی نیشانە گەورەکانی قیامەت ئیشارەمان پێدا بەڵام لە ڕووی فەرمودەکانی پێغەمەری خواسەسم توانیمان هەتاوەکو یاجوج و ماجوجیش تەرتیب بکەین چونکە ئیشارەی بە فەرمودەکانە درێ لە سەردەمی مەهدیدا عەلەی سەسلام کە یەکەم نیشانەی گەورەی قیامەت بوو باسمان کرد دەجال دێ وە لە سەردەمی دەجال دایە کە عیسای کوڕی مەریەم سەلامی خوا لێ دێتە خوارە و دەجال ئەکوژێ برایانی ئەزیزم پاشان لە سەردەمی عیسای کوڕی مەریەم دا خوای گەورە لە فەرمودەکەی کە پێم ساسەم ئیشارەی پێدا کە وەحی ئەنێری بۆ عیسای کوڕی مەریەم کە کۆمەڵە بەندەیەکم ناردۆتە خوارەوە هیچ کەسێک و دەسەڵات و قودرەت توانای شەڕکردنی نییە لەگەڵیاندا کەواتە توانیمان کە مەبەستی پێی یاجوج و ماجوج بک توانیمان هەتاوەکو باسی یاجوج و ماجوج تەرتیبیان بکەین بەپێی فەرموودەکانی خوا و پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم بەڵام لە دەرزی ئەم شەومان کە ان شاء اللە سبەی شەو ئاخر شەوی نیشانەکانی قیامەت ئەبێ و خوای گەورە لێمان وەرگێ بۆ خاتی گەورەی ناو جوانەکانی خۆی ئەم دوو دەرزەی کە ئەمێنێ ناتوانین تەرتیبی نیشانەکان باس بکەین برانی خۆشەویستم لەبەرەوەی کەوا بەڕاستی هەر بۆیە ئێمە زیاتر لەسەری ناڕۆین نەوەک بکەوینە هەڵەوە تێیدا خوای گەورە پەنامان بدە بەڵێ نیشانەی دومیش برانی خۆشەویستم خوشکانی مادارم هاتنی دووکەڵێکی گەورەیە کە پێوتێت دوخان یەکێکی تر لە نیشانە گەورەکانی نزیکبوونەوەی ئاخر زەمان هاتنی دووکەڵێکی گەورەیە کە سەر تاپە خەڵک لەسەر زەوی یەگرێتەوە پەنا بەخوای گەورە ئەفەرمێ ئەو دووکەڵە عەزابێکی بە ئازارە خوای گەورە ئەفەرمێ خوای گەورە پەنامان بدا بۆ خاتری گەورەی ناو جوانەکانی خۆی هەروەکو باسمان کرد حوزەیفەی کوڕی ئوسەیدی غەفاری ڕەزا و ڕەحمەتی خوای لێبێ ئەڵێ ڕۆژێکیان قسە و باسمانەکە لەو کاتەدا پێغەمەری خوا ساسم بەرەو ڕوومان هات و فەرمووی مادا تەذاکەڕون واتە باسی چیەکەن وتمان نەذکر الساعە دابە، هەڵاتنی خۆر لە خۆرئاواوە، دابەزینی عیسای کوڕی مەریەم، سەڵات و سەلامی خوای لەسەر بێ، یەئجوج و مەئجوج، سێ ڕۆچوون، ڕۆچوونێ لە خۆرهەڵات، ڕۆچوونێ لە خۆرئاوا، ڕۆچوونێ لە دوورگەی عەرەب، ئەفەرمێ کۆتایی ئەوانەش پەنا بە خوای گەورە ئاگرێ دێتە دەر لە یەمەن خەڵکی بەرەو مەحشەر ڕاوەنێ خوای گەورە پەنامان بدا. هەروابی مالکی ئەشعەی رضی ڕەحمەتی خوای لێ گێڕێتەوە کە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم فەرموویەتی، خوای پەروەردگار لە سێ شت ئاگاداری کردوونەتەوە جا بزانی خوشک و برایانی خۆشەویستم ئەم سێ شتە چیە کە خوا ئاگاداری کردووینەتەوە بۆیە کە وەکو ئەڵقەی بیکەینە گوێمان قەدەرەن ئەگەر یەکێ لەمانە ڕووی دا بزانین کە ئاگادار کراوینەتەوە پێشتر یەکەمین یەفەنە دووکەڵێک کە وەک هەڵامەت ئیماندارە گرێ وە کاری لێکەوە تۆ گوت بابێ تووشی نەخۆشی هەڵامەتی بکە و پەنا بەخوای گەورەمان کافریش بە جۆرێکە گرێک کە هەڵی یاوسێنێ خوا پەناوەندە هەتا وای لێ دێت لە هەموو دەرچەیەکی لەشیەوە دێتە دەرەوە خوا پەنامان بدات ئەم لە کونێکی لەشیەوە ئەمە یەکەمیان برای خۆشەویستم خوشکی ئیماندارم دووەمیان ئەفەرمێ دابە و سێمیشان دەجالە پەنا بەخوای پەروەردگار هەروای بن جەریری تەبەری و ئیمن ئەبی حاتەم لە عەبدوڵای کوڕی مەلیکای گێرنەوە کەوتوێتی ڕەزا و ڕەحمەتی خۆیان لێبێ ڕۆژێکیان سەر لە بەیانی چون بۆ لای عەبدوڵای کوڕی عباز ڕزا و ڕەحمەتی خوا لە هەردووکیان بێ فەرمووی ئەم شەو هەتا بەیانی نەخەوتوم وتم لەبەر چی فەرمووی وتیان ئەستێرە کلکدارەکە هەڵهاتووە، منیش ترسام دووکەڵەکە سەری هەڵدا بلەتاودا هەتا بەیانی نەخەوتووم پەنا بەخوای پەروەردگار لەم ئایەت و فەرموودە پیرۆزان بۆمان دەرەکەوێ کە هاتنی ئەو دووکەڵە یەکێک نیشانە گەورەکانی قیامەت وە زیان و ئازارێکی گەورە بە کافر و بێباوەڕان ئەگەیەنێ خوشک و برایانی خۆشەویستم بەڵام زیانێکی ئەوتۆی بۆ ئیمانداران نابێ ئەمە لە فەرموودەکاندا بە تەواوی کاتی هاتنی ئەو دووکەڵە دەستنیشان نەکراوە هەروە هۆکارەکەشی ڕوون نەکردوتەوە بەڵام شێخ محەممەد بەرزنجی خاوەتی کتێبی ئەلیشا علی ئەشرات الساعە فەرمێ پێم وایە کە ئەو دووکەڵە لە دوای هاتنی یاجوج و ماجوج ڕووەدات و سێ ڕۆژە خەیانێ پەنا بەخوای پەروەردگار و لە ڕوایەتی تری حودەیفەدا هاتو ئەڵێ چل ڕۆژ ئەخایەنێ بەڵام هیچ کام لەم ڕیوایەتان ناتوانێت پشتی پێ ببەسرێ هەرچەندە گەر ڕیواتی چل ڕۆژەکە ڕاستتر بێ ڕێی تێئەچێ کە ئەو دووکەڵە هەمان دووکەڵبێ کە پێشتر باسمان کرد لە ئاکامی جەنگی مەلحەمەت الکوبرادا کە چواردەوری زەوی ئەگرێت و تشکی خۆ لە زەوی ئەبڕێ و ئەو چل ڕۆژە ئاخیانە کە فیتنەی دەجالی تێدا بەرپا بێ پەنا بە خوای پەروەردگار بەڵام ئێمە زیاتر لێرە داوای بۆچین برانی خۆشەویستم خوشکانی ماندارم کە ئەو دووکەڵی ئاخر زەمان پەیوەندی بە هیچ هۆکارێکی سەر زەویەوە نەوێ و جیاواز بێ لەو دووکەڵەی لە ئاکامی جەنگی مەلحەمە الکوبرادا پەیدا ئەبێ بە بەڵگەی ئاتەکەی سورەتی دوخان کا فەرمێ یومە تەتی سەما و بدوخانی مبین واتە دووکەڵەکە لە ئاسمانەوە دیێو زەوی ئەگرێ نەک لە سەر زەویدا پەیدا بێ کە پێچێ هۆکارەکەی تێپەڕبوونی زەوی بێ بەناویدا یان لە نزیک پەڵە هەورێکی گازی چڕ لە پاشماوەی مادی کەونی کە لە زۆر شوێنی بۆ شایەکانی ئاسماندا و پەڵە هەورانە بەدی ئەکرێن و ئەبینرێ وە هەروەها وەستێرە کلکدارانەی کە بەو بۆشایەکانی ئاسمان داسوڕێنەوە عادەتەن بە دوای خۆیان دابرانی ئەزیز و خۆشەویستم خوشکانی ماندارم علمیان ڕحمەتی خۆیان لە بیشارەی پێدەنە فەرمونون تەم و خومار و دووکەڵێکی زۆر بەجێهێڵن کە بە شێوەی کلک بە دوایانەوە ئەبینرێ دوور نییە جارێک لە جارانێکی لەوە سێرە کلکدارن بە شێوەیەکی وا لە زەوی نزیک بێتەوە کە تەم و خومار و دووکەڵی بگاتە سەر زەوی و ببێتە هۆی ڕوودانی ئەو دیاردەی کە پەنا بەخوای گەورە ئەو دوکەڵەی کە لایەت و فەرموودەکاندا وەک یەکێک لە نیشانەکانی قیامەت باسی لێوە کراوە ئەوەشی زیاترەوە بۆچۆن لە قەناعەتمان نزیک دەکاتەوە کە باسی بکەین ئەو فەرموودەی پێشە کە لە ئیبن عەباس وەزا ڕەحمەتی خۆیان لەبێ نەقڵمان کرد کە سەرهەڵدانی دووکەڵەکە پەیوەست ئەکات بە دەرکەوتنی ئەستێرێکی کلکدارەوە بەڵام ئەمانە هەمووی لە چوارچێوەی بۆچوون هەوڵی تایبەتی خۆمانان بۆ لێکدانەوەی ڕووداوەکە ئەمێنێتەوە نەک وەکو ڕاستێکی حاشاهەڵنەگر خوای پەروەردگاریش لە هەموو کەس زاناترە ان شاء اللە خوای گەورە لێمان ببورێ گەر هەڵەیە بکەین پێویستە ئەوەش بزانین برایانی خۆشەویستم کە ئەو دووکەڵە جیاوازە لەو بای کە لە ئاخر زەماندا ڕۆح ئیمانداران ئەکێشێ وەک ان شاء اللە دواتر باسی ئەکەین چونکە لە دوای ئەو بایە هیچ ئیماندارێ لەسەر زەویدا نامێنێ پەنا بەخوای گەورە بەڵام لە کاتی دووکەڵەکەدا وەکو لە فەرمودەکاندا ئەچێ کافر مسلمان لەسەر زەویدا هەن وە دوکەڵەکە کارێکی ئەوتۆ لەسەر موسڵمانان ناکا وەکو نەخۆشێکی هەڵامەت ئەیگرێ بەڵام کەسی کافر هەڵئاوسێنێ پەنا بە خوای پەروەردگار لە هەموو کونێکی لاشەشێوە دێتە دەرەوە خوای پەروەردگار پەنامان بدا ئەمەش نیشانەیەکی تری گەورەی قیامەت کە خوای گەورە لە قورئاندا ئیشارەی پێداو پاشان پێغەمبەری خۆشەویستمان صلی اللە علیە وسلم لە فەرموودە پیرۆزەکاندا باسی کردووە پاشان دێینە سەر نیشانەیەکی تر خوای گەورە پەنامام دابرایانی خۆشەویستم خوشکانی ئیماندارم ئەویش هەڵاتنی خۆرە لە خۆرئاواوە بەڕاستی ئەم نیشانەی نیشانێکی زۆر گرنگە چونکە زۆر جار ئیشارەی پێدەین و پەیوەستە بە ژیانمانەوە چارەنووسی ئەمەی پێوە دیارە بەم نیشانە خوا پەنامام دا ئەویش ئەوەیە کەوا برانی خۆشەویستم خوشکانی مادارم ئەو کەسەی کە تا ئێستا نەگەڕاوەتەوە ئەوی کە گوێشی لەمە ئێستام ئەوەی کە نەگەڕاوەتەوە بۆ لای خوای پەروەردگار هەتا ئێستاکە گوێی ناداتێ و ئەڵێ تەمەنم گەنجە و سەد تاوان و سەد گوناح و یەک تەوبە پەنا بەخوای پەروەردگار یان جارێکە زۆرم ماوە کە خوای گەورە بمباتەوە لای خۆی هێشتا پیر نەبووم و توانا و دەسەڵات و قودرەتێکم هەیە لەم تەمەنە گەنجێتییە ئا بەو کەسانە ئەڵێم برایانی خۆشەویستم بەوان ناڵێم کە کاتێ خۆر لە خۆرئاواوە هەڵات پەنا بە خوای گەورە و کاتە بێت چی بڵێی با بچینە سەر فەرموودەکان و خۆی بۆمان باس کا پێغەمبەری خۆشەویستمان صلی الله علیه وسلم بەڕاستی هەڵاتنی خۆر لە خۆرئاوا برایانی خۆشەویستم خوشکان ئیماندارم یەکێک نیشانە هەرە گەورەکانی قیامەت و سەرەتای تێکچوونی شیرازەی زەوی و گەردوونە و ڕاستی ڕووداوی ئەم دیاردەیەش لە کۆتاییەکانی تەمەنی زەویدا بە دەقی قورئان و سوننەتی پێغەمبەری خوا صلی الله علیه و سلم سەلمێنراوە و خوای کاربەجێ لە قورئانی پیرۆزدا فەرمێ يوم يأتي بعض آيات ربك لا ينفع نفسا إيمانها لم تكن آمنت من قبل أو كسبت في إيمانها خيرا پنا بخوای گەورە ئەو ڕۆژەی کە فەرمی هەندێک لە نیشانە و بەڵگەکانی خوای پەروەردگار دێن و دەرئەکەون ئەی محەممەد صلی الله علیه و سلم ئەفەرمێ هیچ کەسێ دوای ئەوە باوەڕهێنان سوودی پێ ناگەیەنێ پەنا بەخوای گەورە ئەگەر پێشتر باوەڕی نەهێنابێ یان لە باوەڕهێنانەکەیدا ئەها ئەمە وەڵامی تریشە بەو کەسانی کە لێ باوەڕمان هێنا و بەڵام عمل و کردەوەیان نییە پەنا بەخوای گەورە یان لە باوەڕهێنانەکەیدا خێر و چاکەی نەکردبێ ئەوانی شەگرێتەوە پەنا بەخوای گەورە و ئیمامی تەباری لە تەفسیری ئەم ئاەتەدا فەرمێ ئەوەی لە پێشتر و ڕاستتر بێ لە مانایم ئاەتەدا ئەو هەواڵە ئاشکرا و زۆرانەیە کە لە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم هاتووە کە فەرمی ئەوە کاتێکە بێ کە خۆر لە خۆرئاواوە هەڵدێ پەنا بەخوای پەروەردگار بەڵام پەنا بە خوای پەروەردگار خوشک و برا بەڕێزەکانم ئەوە کاتێکە کە هیچ نەفسێک باوەڕهێنانەکەی سوودی پێ نایەنێ ئەگەر پێشتر باوەڕی نەهێنابێ دەبایتە سەد تەمەنە گەنجی بێ جا لەبەرەوە ئینشاڵە با ئاگادار بین بزانین بەوەی کەوا خوای پەروەردگار گەنجێکی زۆر دوو ئەوەندەی کەسێ خۆشێ کە لە تەمەنێکە ئەگەڕێتەوە لای خوای گەورە کە تەمەنی تر خۆشیەکان و لەزەتەکانی دنیای لەدەست داوە دوو جار خۆشەویستی برای خۆشەویستم خوشکی ئیماندارم لەم تەمەنە جوانی تۆ خوشکە بەڕێزەکەم جوانیەکت هەیە ئەگەر لەچک نەدەی بەسەرتا سەرنجی گەنجان ڕائەکێشی قودرەتێک هەیە خوای گەورە لاشێکی جوانی پێ بەخشیوە ئەتوانی بارزوی خۆت دەری بکەی بۆ خەڵک لەم کاتەیە کە ئیپۆشی لەبەر خاتری خوای گەورە دوو جار خۆشەویستی لای خوا بە نەسی فەرموودەی پێ سا سەلەم برا بەڕێزەکەشم تۆش دەسەڵات و قودرەتت هەیە ئەتوانی هەموو خراپەکاریە بکەی فەسادی بکەی بەڕەڵایی بکەی دزی بکەی حەرام بخۆی چونکە قودرەتێکت هەیە لەم تەمەنەیا بۆیە لەم تەمەنا کە بگەڕێیتەوە لەبەر خوا نەیکەی ئەوە دوو جار خۆشەویستی لای خوای گەورە برای خۆشەویست با خوا نەخواستە نەک ڕۆژێک هەستین لە خەو سێی کێن خۆر هەڵنەیە پەنا بەخوای پەروەردگار هەروە بۆ زەحمەتی خوای لێ بێگەڕێتەوە لە پێغەمبەری خۆشەویستمان صلی الله علیه وسلم کە فەرموویەتی بادروا بالاعمال ستا طلوع الشمس من مغربها پێش دەستی بکەن بۆ کاری چاکە پێش ئەوەی شەش شت ڕوو بدا پەنا بە خوای گەورە یەکێک لەوانە فەرمی هەڵاتنی خۆرە لە خۆراو کە پەیوەستە با بەسەکەی ئێمە و بەس ئەو باسەکەین یانی فەرمی دەست پێشخەری بکەن پێش ئەوەی شەش شت ڕوو یەکێک لەوانە هەڵاتنی خۆر لە خۆراو خوای گەورە پەنامان بدا لێرەدا برانی ئازیز و خۆشەویستم ئێمە وتمان یەکەم نیشانە ئیمامی مەهدی عەلەیهی سەلام بۆچی لێرە فەرمی یەکەم نیشانەکان بزانین مەبەستی چییە مەبەستی لە یەکەم نیشانەکان لێرەدا واتە سەرەتای تێکچوونی شیرازەی زەوی و گەردوون پەنا بە ئەڵڵا ئیتر بەرەو کۆتایی بڕوا ئەمە هەڵاتنی خۆر لە خۆراوە پاشان دێنە سەر داخستنی دەرگای تەوبەکردن لەگەڵ هەڵاتنی خۆر لە خۆرئاوا برایانی خۆشەویستم خوشکانی مادە ئیتر دەرگای تەوبەکردن داخرێ و هەر کەسێکیش لە پێش ئەو ڕووداوە باوەڕی نەهێنابێ و تەوبەی نەکردبێ ئیتر لە دوای ئەو ڕووداوە نەباوەڕهێنان قبول ئەکرێ و نەتەوبەکردنیش چونکە بەڕاستی هەڵاتنی خۆر لە خۆرئاوا ڕووداوێکی هێندە گەورە و سامناکە بە جۆرێک کە هەرچی خەڵکی سەر زەوی هەر هەمویان بە جارێک تەوبە ئەکەن و باوەڕێن پەنا بەخۆی لە فەرمودەکانی پێغەمبەری خوا ساسم کە ئیشارەی پێدا برایانی خۆشەویست ئەفەرم بە جارێک هەمووی تەوبە ئەکا و باوەڕی پێن پەنا بەخوای پەروەردگار بەڵام تەوبەکردن لە دوای بینینی ئەو دیاردەیە وەکو تەوبەکردنی ئەو کەسە وایە کە لە غەرغەرەی مەرگدا ئەوێت تەوبە بکە وەکو فیرعەون کە خوا لێی قبوڵ نەکرد کۆچ کردن لە پێناوی خوای پەروەردگاردا بچڕاندنی نیە مادەم تەوبە قبوڵ بکرێ تەوبە کردنیش ئەفەرمێ بەردەوام قبوڵە هەتا و کاتێک کە خۆر لە خۆراوە هەڵدێ پەنا بەخوای گەورە ئەفەرمێ هەر کاتێ هەڵات خۆر لە خۆر ئاواوە ئیترە فەرمی هەموو دڵێ بەوەی کە تێیدایە مۆری لێ ئەدرێ و ئیترە فەرمی خەڵک پێویستیان بە کار نامێنێ پەنا بەخوای گەواتە کردەوە بکە ئەفەرمێ پانتایەکەی حەفتا ساڵ لە ڕێ داناخرێ هەتا خۆ لە ڕووی ئەوە هەڵنێت پەنا بەخوای پەروەردگار بۆی لەم فرمودە پیرۆزانە بۆمان دەرەکەوێ برانی بەڕێز و خۆشەویستم خوشکانی مادارم خۆر لە خۆراوە هەڵدێ ئەویش کاتێ بێکامە و نیشانانەی پێشتر باسمان کە ڕوو ئەدەن و دیێنە دی و دیاردەی هەڵاتنی خۆر لە خۆراوە تەنها یەک جار ئەبێ دواتر وەک ڕۆژانی یاسایی لێ دێتەوە بەڵام لە دوای ئەو ڕووداوە ئیتر ئیمان و تەوبە لە کەس قبوڵ ناکرێ پەنا بە خوای پەروەردگار خەڵکی ئەو سەردەمە تا ئەو ڕۆژە هەر کارێکیان کردبێ تەنها ئەوەیان بۆ ئەنووسرێ و هیچی تریان لێ قبوڵ ناکرێ پەنا بە خوای گەورە هەروەکو دایکە عائیشە ئەفەرمێ رەزا و ڕەحمەتی خوای لێ بێ اذا خرج اول الآیات طرحت الاقلام وحبست الحفاظ وشهدت الاجسام علی الاعمال هەر کات یەکەمی شانەکان دەرکەوە فەرمێ واتە ڵاتنی خۆر لە خۆرئاواوە ئیترە فەرمێ قەڵەمەکان فڕێ ئەدرێن ئەو فریشتانەی کە چاکە و خراپەی مرۆڤ ئەنووسن واتە ڕەقیب و عەتید بەند دەکرێن وە لاشەکانیش شایەتی لەسەر کردەوەکان ئیتر لەمەوە دوای ترە فەرمێ چی لاشەکان لە ڕۆژی قیامەتا شایەتیمان لەسەر دەن پەنا بەخوای گەورە سەبارەت بە هۆکاری ڕووداوی ئەم دیاردەیەش برانی خۆشەویستم لە ئایەت و فەرموودەکاندا وەکو باسمان کرد هیچمان بۆ باس نەکراوە خوای پەروەردگارش هەر کات ئیرادەی لەسەر شتێک بوو بە کون فەیەکون کە مەعمەلی خوای گەورە لە نێوان کاف و نون بۆ فەیەکونە کون فیکون ئەتوانی ئەنجامی بدا بە پشتیوانی خۆی پەروەردگار بەڵام هەروەکو لێکدانۆکی زانستانە بۆ ڕووداوە نەک بڵێن ئەو ڕووداوە تەواوە بەڵام وەکو بیرخستنەوە چۆن وەلی لای هیلمەتەمە شتێک ئەشوبهێنی ماوەی لەمەوبەر هەواڵێ بڵاو بووی کە گوایە کۆمەڵە زانکانی گردوناسی تەنێکیان لە ئاسماندا بەدی کردوە برایانی خۆشەویستم کە پێیەچێ ئەستێرەیەکی کلکدار بێ و دوای چاودێری و لێکۆڵینەوەی ورد بۆیان دەرکەوتوە کە ڕێڕەوی ڕۆشتنەکەی بەرەو زەوی دێ پەنا بەخوای گەورە والن ئەگەر لەسەر ئەو ئاراستە ڕۆشتنەی ئێستای بەردەوام بێ پەنا بەخوای گەر ئەوە بەتەنیش زەویدا تێئەپەڕێ ئەفەرمێ بە ڕادەیەکی زۆر ترسناک لە زەوی نزیک ئەبێتەوە، ئەبێتە هۆی ڕوودانی هەندێک گۆڕانکاری لەسەر زەوی، کە یەکێک لە گرنگترینی ئەو گۆڕانکاریانەش ئەوەیە کە ئاراستەی ڕۆشتنی ئەستێرەکە بە پێچەوانەی ئاراستەی خولانەوەی زەوییەوەیە، یانی تێگەن لە مەسەکەم حاڵی بن بۆی کەوا بە پێچەوانەوەی خولێنێتەوە زەوی پەنا بە خوای گەورە. وە لە کاتی نزیکبوونەوە تێپەڕبوونی بە تەنیشت زەویدا بەهۆی هێزی ڕاکێشانی واتە جازبێ و خێرایی ڕۆشتنەکەیەوە لەوانەیە خولانەوی زەوی بە دەوری خۆیدا بۆ ماوەیەکی کەم تا زۆر پەنا بە خوای پەروەردگار تێئەپەڕێ و ڕابگرێ، تەنانەت فەڕێک یان نیو فەڕەش گۆی زەوی بە پێچەوانە بخولێنێتەوە، پەنا بە خوای گەورە کە ئەمەش لە کاتی ڕوودانیدا بێتە هۆی ئەوەی کە خۆر بە پێچەوانە لە خۆرئاواوە هەڵبێ و دوای تێپەڕبوونی ئەستێرەکە زەوی دەست ئەکاتەوە بە خولانەوەی ئاسایی خۆی وەکو جاری جارانی لێتەوە، ئەو زانایانە پێیان وایە کە ئەو ئەستێرە کە لە بۆ دەوروبەری ساڵی دوو هەزار و بیست و نۆ ی زاینی ئەگاتە نزیکی زەوی واتە ئێستا بەڕێوە بەرەو زەوی. تا دوو هەزار و هەشت بۆ دوو هەزار و بیست و نۆ بە حساب پێیان وایە وەکو وتمان ئێمە ناتوانین هیچ کاتێ بۆ نیشانەکانی قیامەت بە- دابنین برایانی خۆشەویستم خوشکانی من چونکە زۆر شت دەڵێن و درۆشە بەڵام وەکو شتێکی زانستیانە کە باسمان کرد وەکو قەناعەت نابڵێن قەناعەتی تەواومان پێی هەیە ئاگادار بن جا گەر ئەو هەواڵە ڕاست بێ ئەوا لێکدانەوەیەکی زانستیانە گونجاوە بۆ ئەو دیاردەی کە ڕووەدا و دوور نییە کە وە سەرکردار هەرەمان هۆکاری هاتنی ئەو دووکەڵە گەورەیە بێ کە پێشتر باسمان کرد خوای پەروەرگای لەموو کەس زاناترە و توانا و دەسەڵاتی بەسەر هەموو شتێکیشدا هەیە برایانی بەڕێز و خۆشەویستم خوشکانی ئیماندارم پاشان بە پشتیوانی خوای پەروەردگار نیشانەیەکتر باسەکەین و کۆتایی پێنین ئەویش دەرچوونی دابەیە وشەی دابە برایانی خۆشەویستم خوشکانی ماندارم کە یەکێک لە نیشانە گەورەکانی قیامەت لە زمانی عەرەبیدا بە هەمووی گیاندار ئەوترێ کە بەسەر زەویدا بڕوا و تەپەی پێی یان دەنگی ڕۆشنەکەی ببیسرێ بەڵام ئەو دابەی کە لە ئاخر زەماندا دەرئەچێ و خوای پەروەردگار کردووەتی بە یەکێک لە نیشانە گەورەکانی هاتنی قیامەت سبحان اللە گیاندارێکی تایبەتە و جیاوازە لە گیاندارەکانی تری سەر زەوی ئەفەرمێ هەر کاتێ خەڵکی شیاو و مستەحەقی ئەوە بن کە بەڵێن و سزای خوایان بەسەردا جێبەجێ بکرێ پەنا بە خوای گەورە گیاندارێکیان بۆ لە زەوی دەهێنینە دەرەوە قسەیان لەگەڵ ئەکات چونکە بەڕاستی ئەو خەڵکە باوەڕ ناهێنن بە بەڵگە و نیشانەکانی خوای پەروەردگار پەنا بە خوای گەورە لەم ئایەتە پیرۆزەدا خوای گەورە برانی خۆشەویستم پێمان ڕاگەیاند کە ئەو گیاندارە بە پێچەوانەی هەموو گیاندارەکانی تری سەر زەویەوە توانای قسە و گفتوگۆی هەیە لەگەڵ مرۆڤدا و هاتنی یەکەم هاتنی ئاەتەکەش برانی خۆشەویستم کە لەم سوێتەدا خخوای گەۆری شارەی پێدا لە سوەتی نەملدا بەڕاستی لە عجازی علمی قورآاندا و ڕاستیەمان بۆ سەلمێنێ خۆی بۆ خۆی دووپاتکردنەوە و ڕاستەیە چونکە لە سوورەتەکە باز لە قسەکردنی مێرولە و پەپو سلێمانکە ئەکات هەر لەو ئاەتە پیرۆزەکەش لە براوی خۆشەویستم سبحان الله باسی پەپولە و مێرولەوە مکە کە چۆن قسە پەپولە سلێمانکە لەگەڵ مێرولەیە کە چۆن قسە ئەکا برای خۆشەویست پەنا بەخوای پەروەردگار و لایەتە پیرۆزەکەش داوامان بۆ ڕوونەبێت کە ئەو گیاندارە کاتێ دەرئەچێ کە خەڵکی تێڵکێشی فەساد و خراپەکاریکی زۆر ئەبن پەنا بەخوای گەورە پشت لە فەرمانەکانی خوای گەورە هەڵەکەن و لە ڕێبازی حەق لادەن گومڕاو سەر لێ شێوا ئەبن بە شێوازێک کە بانگەواز و ئامۆژگاری کردنیان هیچ سوودێکی نابێ پەنا بەخوای گەورە ئەفەرمێ یەکەمی نیشانەکان هەڵاتنی خۆرە لە خۆرئاواوە و دەرچوونی دابە لە چێشتەنگاودا بۆ سەر خەڵکی ئەفەرمێ هەر کامێک ئەفەرمێ ئەمە لێرە ڕاستیەکان بۆ دەگەێت لەم دوو نیشانە لە پێش ئەوی تریاندا ڕوویدا پێغەمەری خوا ساسان فەرمی ئەوە ئەوی تریان بە زووی بە دوای دادێ پەنا بەخوای پەروەردگار سەبارەت بە شێواز و ڕوخساری ئەو گیاندارەش زانەکان لە نێوان خۆیاندا بیرروڕای جیاوازیان هەیە وە قسە و باسی زۆریان لەسەر کردووە بەڵام هیچ کامیان بەڵگەی ڕاست و متمانەداریان پێ نییە لە قورئان و سوننەتی پێغەمبەری خۆشەویستمان صلی الله علیه وسلم بۆیە بەڕاستی ئێمەش خۆمان لێ لادەین و باسی لێوە ناکەین هەر بۆیە ئەبو مامزا ڕەحمەتی خۆی لە پێغەمبەری خوا ساسەمە گەرێتە کە فەرموویەتی تخرج الدابة فتسيم الناس على خراطمهم دوو لە ڕوحاضری پێی ئەڵێن لە کوێت کڕیوە ئەویش ئەڵێ لە یەکێک لە لوتسمراوەکانم کڕێ پەنا بەخوای گەورە سەبارەت بە شوێنی دەرچوونی ئەو دابەش برانی خۆشەویستم حذەیفەی کوڕی ئوسید ڕەزا ڕەحمەتی خوای گەورەتەوە کە پێم ساسم فەرموویەتی دابە لە گەورەترین مزگەوتەکانەوە دەرئەچێت کە مەبەستی مەسجد الحرامە ئەفەرمێ خەڵکەکار ئەوەندە زان کە زەوی ئەلەرێتەوە پاشان هەر ئەوەندە زان کە زەویەکە درزی تێ بێت و شەقە بێ پەنا بە خوای پەروەردگار کەواتە یەکێ لە مزگەوتە گەورە حەرامەکان و دەرەچێ واتە مزگەوتی مەکە و مەدینە خوای گەورەش خۆی زاناترە بۆی کە لە کامیانەوە دەرەچێ هەروە بڕۆ زاحمەتی خوای لە بێگەڕێتەوە کە پێم ساسان فەرمیەتی سەری لوتی کافر بە مسیلەکەی سلێمان علی سلام ئەسمێ و دەموچاوی ئیمانداریش بە دارەکە ڕون و گەش ئەکا برانی خۆشەویستم سبحان اللە هەتا وای لێ دێ خوانی سەر سفرێ لەسەر سفرەکەیان کۆبنەوە ئەویان ئەڵێ ئەی ئیماندار ئەویشیان بەوی تریان ئەڵێ ئەی کافر پەنا بەخوای گەورە لە کۆتاییدا برایانی بەڕێز و خۆشەویستم کە کۆتایی دەرسی ئەم شەویش بێ ان شاء اللە لەم فەرموودە پیرۆزان بۆمان دەرەکەوێت کە دابە گیاندارێکی تایبەتە وەکو مرۆڤ عەقڵی هەیە و توانای قسە و گفتوگۆی هەیە و لە ئاخر زەمان دا هاوکات لەگەڵ هەڵاتنی خۆر لە خۆرئاوا لە مزگەوتی بەیت الحەرامەوە دەرئەچێ و لە ڕێگەی نیشانەکردنەوە کافر و ئیماندار لە یەک جیا ئەکاتەوە ئەمەش کاتێک ئەبێ کە دەرگای تەوبە کردن داخراوە تەوبە لە کەس قبوڵ ناکرێ وە خوای پەروەگا دەیکا بە نیشانەو بەڵگە بۆ کۆتایی هاتنی تەمەنی زەوی و نزیک بوونەوەی قیامەت داواکەین لە خوای گەور کە تاعەت و عیبادەتی ئەم چەند ڕۆژەمی لێ وەرگرتبێتی بۆ خاتی گەورەی و ناوە جوانەکانی خۆی یاڕەبی خوایە بۆ خاتی ئیسم عەزەمی خۆت بۆ خاتی گەورەیەکەی خۆت ئەگەر هەڵەیەکمان کردو داوای لێبوردن لێکن ئەگەر پێکابێتیشمان لە لایەن تۆوەیە زمانمان پارەوتر کەی بۆ دینەکەت یاڕەبی خوایە بۆ خاتی گەوری ناوجوانەکانی خۆت ئەگەر گەشتینەوە و سەردەمە خوای پەروەردگار بە دار عەساکەی موسا عەلەی سەلام دەموچاومان ڕوون و گەش بکاتەوە ئەم داببەیە نەوەک بە مستیلەکەی سلێمان عەلەی سەلام خوای گەورە عاقیبەت خێرمان کەی ڕەحم بە دایک و باوکمان کەی پایەداریان کەی بمان کەیتە ئەولادی ساڵح بە دایک و باوکمان بۆ خوشک و برا بەڕێزەکانمان بۆ ئومەتی ئیسلام بە عامەتەن بە تایبەتی میللەتی چەوساوەی خۆمان یا ڕەبی خوایە سەربەرزمان بکەی بمان پارێزی لە دەستی بێدین و فەسادەکان یا ڕەبی خوایە خێزانە بەڕێزەکانمان سەربەرزی دنیا و قیامەت بکەی منداڵەکانمان پابەند کەی بە دینەکەیان و خوای گەورە بۆ خاتری گەورەی ناو جوانەکانی خۆت ئەگەر هەڵەیەکیشمان کردو داوای لێبوردن لە خوای گەورە ئەکەین ئەگەر پێکابێکیشمان لەلایەن خوای پەروەرگارەوە خوای گەورە زمانی هەموو لایە پارەوە کا بۆ دینەکەی اقول قولي هذا واستغفر لكم ولسائر المسلمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته خوای گەورە پاداشتی هۆش باتەوە خوشکە بەڕێزەکانم برا بەڕێزەکان وانەی کە ئەدمین و ماندووە بن لە ژوورەکەدا کە ئاگاواتی برای بەڕێز و خۆشەویستم دەست و دەمی تۆش خۆش بێ خوای گەورە پایەدارێکە ئینشاڵا مایکت بۆ ئازادەکەم بە داوای گەرد نازای لەو برا و خوشکە بەڕێزانە کە ئەمشەو ناتوانم وەڵامی پرسیار بدەمەوە لەبەرئەوەی کەوا مەوعیدێکم هەیە و گەردنم ئازا کەن خوای گەورە لە هەموو لایە ڕازی بێت و سەرفرازی دونیا و قیامەت بن سبحان ربک رب العزە عما یصفون وسلام علی المرسلین والحمد للە رب العالمین والسلام علیکم ورحمة الله وبرکاته خوای گەورە یارمەتی بامدا انشاءاللە سبەی شەو ئەچینە خزمەتی کۆتایی نیشانە گەورەکانی قیامەت و کۆتایی پێێنین گەر خوای گەورە تەمەنی دا و تەمەنمان باقی ما ئیشاڵا فەرمای کازادە برای بەڕێزم من بەخوای گەورەتان ئەسپێرم.